لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەکگرتوودا ڕۆژانە بەرنامەی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دوو توێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەش ئەکرێ ئەم بەرنامەیە لە مەدە و پێشکەش کردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بەناوی خۆی بەخشندەی مهرەبان سلاوتەن لەبێ هاوڕیان و گەویستانی بەرنمەی نوۆشین ئەڵلقەی کنەی بەنامەکەتان پێشکەژەکەم بە هاوکاری کاکتارخ لەگەڵتانە بم ئێوەش هاوڕێمان بن بۆ هەریەکێک لە ئێمە تەنیا ژیانێک هەیە ئەویش ژیانی خودی خۆمانە کاتێک مرۆڤ ئاسوودابێ ئەگەر ئاهەنگدانەرە ئەوە دەبێ خەریکی ئاهەنگدانان بێ ئەگەر نیگارکێشە دەبێ خەریکی نیگارکێشان بێ ئەگەر شاعیرە دەبێ شعر بهۆنێتەوە مرۆڤ چی لە توانای دایە پێویستە ئەو ئەنجام بدا تا ئەو کاتەی کە بە مرازی دڵی خۆت نەگەیشتووی لە ژیانتدا مەسرەوە. ئەو دنیایی کە ئێمە تیایدا ژین سیستەمێکی هۆشیارە کە تیایدا هەموو بەشە چالاک و زیندووەکان هاواهەنگێکی تاویان بەیەکەوە هەیە هەموو شتێک بەهۆی هێزێکی ژین بەخشی کەونیەوە پشتیوانی و ڕێنمایی ئەکرێ لە دنیادا هەموو کارێک بە هەواهەنگیەکی تەواوە ئەنجام ئەدرێ تۆش یەکێک لە بەشۆک گەڕۆکەکانی ئەم دنیایی ڕۆح لە کاتی گونجاو و دیاریکراودا بە بەر جەستەتا ئەکرێ دواجار جەستەشت بە هەمان نەزم و وردەکاریەوە ئەم دنیایە جێ دەهێلێ ئێمە بەشێکی پێویستین لەم سیستەمە ئاڵۆزە ئێمە لێرە لە سیستەمێکی هۆشیارداین کە تیایدا تەواوی کاکێشانەکان لە هەواهەنگیەکی تەواو لەگەڵ یەکتردا دەخولێنەوە، بێگومان بوونی ئێمە لەم دنیایەدا هۆکارێکی تایبەتی هەیە. جوبران خەلیل جوبران ئەڵێ، کاتێک کە لەدایک دەبی ئەوەی لە ئەستۆتایە لە ناختا دادەنرێ، بەو پێیە ئەرکی تۆ چییە، ئامانجت جییە، ئایا بە پێی پاڵنەرە ناوەکیەکانی خۆت دەژیت؟ هەمیشە گوێ بۆ ئاوازەکانی ناخی خۆت ڕابگرە کاتێک کاماژە بە خۆت دەکەی زۆر پێچێت دەستت بۆ دڵت بەری ئاماژە بە مشکت ناکەی بەڵکو دڵت پیشانەدەی کەواتە ئەوە دڵە کە شوناسی تۆ دیاری دەکا بەڵام لای چەپی مشکی مرۆڤ بەردەوام خەریکی هەڵسەنگاندن و لە پلێ پێچانەوە و شرۆڤە و لێکۆڵینەوە هەروەها پێشێلکردنی لۆژیکترین و بەڵگەدارترین شێوازە. ئەم بەشەی مێشک تەنیا بیرەکاتەوە. لای ڕاستی مێشک پەیوەندی بە ئیلهامی مرۆڤەوە هەیە. ئەم بەشەی مێشک لەودی و بەڵگەهێنانەوە و شرۆڤە و لێکدانەوەکانەوەیە. ئەم بەشەی مێشک هەست دەکا لە بەرامبەر عەشقدا هەستیارە و زۆر گرنگییە دابووج شتێکە جێگەی بایەخە بۆت. لای ڕاستی مێشک ئەو بوارەت بۆ دەرەخسێنێ کاتێک کە کۆرپەکەت لە مێز گرتووە یان لە جوانی ڕۆژێکی پر شکۆ ڕاماوی بە دڵێکی پڕ شۆر و شەوقەوە فرمێسک بڕێژی، لای چەپی مێشک دەتوانێ مەسەلەیەک لێک بداتەوە لە کاتێکدا کە لای ڕاستی مێشک وا دەکا هەست بە مەسەلەکە بکەی. کاتێک بۆ خۆت تەرخان بکە و لە خۆت بپرسە، ئایا ئەوەی کە دەیزانی بە لاتەوە گرنگە یان ئەوەی هەستی پێ دەکەی؟ بە گشتی ئەوەی کە لە یەکەم نیگادا بە گرنگ دەزانرێ پەیوەندی بە پێگە و هەلومەرجێکەوەیە کە تیایدایت. ئەقڵ و هۆش لەو کاتەدا کە پەیوەندیت لەگەڵ کەسێکدا زۆر ناڕێکە یان ئەو کاتەی کە پەیوەندییەکی گەرم و گوڕ لە ئارادایە لەگەڵ کەسێکدا دەتوانێ بە ڕوونی چۆنێتی هەڵسوکەوتت دیاری بکا. هەروەها لە هەندێک کاتی تایبەتدا هەست بە ئەقڵ و تێگەیشتن باڵادەست دەبێ ئەگەر هەست بە تەنیایی و ترس دەکەی یان پڕ شەوق و عەشقی لێوانلێوی عەشق تۆ بۆ خۆت حەزت بە چییە؟ چ شتێک ناخت دەبزوێنێ و دەبێتە هۆی ئەوەی کە هەست بکەی لەگەڵ ئامانجی دروستبوونی خۆتا لە هاواهەنگێکی تەواودای؟ لەوە دڵنیابە کە ئامانجەکەت هەر شتێک بێت دەتوانی بیهێنیتە دی و لە هەمان کاتیشدا خزمەت بە مرۆڤەکانی تریش بکەی. ترس تاقە فاکتەرە کە ناهێڵێ ئەو ئاوازی دەروونە بێتە دی کە دەیبیستی و هەروەها ناهێڵێ بە ئاراستەی ئەو دەنگە بێوێنەیەدا بچیتە پێشەوە کە لە دەروونی خۆدا هەستی پێدەکەی. ئەڵێن تەنیا دوو جۆر هەستی بنەڕەتی هەن یەکێکیان ترس و ئەوی تریان عشقە ڕەنگە لەوە بترسی کە خەڵک دانی خێرت پێدانەنێن ئەوەی دەتەوێ بیکە تا بۆت دەردەکەوێ ئەو کاتی بە شوێن ئەوەونیت کە خەڵک ستایشت بکەن زیاتر ستایش و ئافرین دەکری ڕەنگە لە شتە نەزانراوەکان بترسی بێپەروایانە هەنگاو بنێ و لە کاتێکدا کە پێ دەنیتە گۆڕەپانی شتە نەزانراوەکانەوە لە خۆت بپرسە ئەگەر ئەم کارە سەر نەگرێ خراپترین شت کە ڕەنگە ڕووبداشیە لە ڕاستیدا تۆ هەر لە هەمان کاتدا پێ دەنێیتە ئەو دێ و دنیای شتە نەزانراوەکانەوە، ئەگەر ئەم کارە سەرنەگرێ ئەوا لە برسان نامری و تووشی ئازار و ئەشکەنجەش نابی، پێ دەچێ لە سەرکەوتن بترسی. ڕەنگە ئەو بڕوایەیان لە تۆ دروست کردبێ کە کەسێکی نەشیاو و دەست و پێ سپی و کەم هۆشی، تاقە ڕێگەی بەرەنگار بوونەوە لەگەڵ ئەم بیروڕایانەدا هەوڵدانە بۆ ئەنجامدانی ئەو شتەی کە خۆت دەزانی بۆی خوڵقاوی، بێڵە با سەرکەوتن شوێنت بکەوێ بێگومان لەم حاڵەتەدا سەرکەوتن بەدەست دەهێنی، ڕەنگیشە لە گەورەترین لەمپەر واتە لە شکست بترسی. ڕەنگە بەلاتانەوە سەیر بێ، بەڵام زۆرێک لە بیریاران دەڵێن شکست تەنها وەهم و خەیاڵە، هیچ مرۆڤێک کە هیچ لە هیچ ڕوویەکەوە تووشی شکست نابێ هەموو کارێک کە ئەنجامی دەدەی ئاکامێکی بەدواوەیە ئەگەر کەسێک گۆڵچی بێ و هەوڵ بدا فێر بێ بە ئاسمانەوە تۆپ بگرێتەوە کەسێک تۆپێک هەڵدەدا تۆ ناتوانی بگریتەوە شکستت نەخواردووە کارەکەت تەنیا ئەنجامێکی لێکەوێتەوە پرسیاری ڕاستەقینە ئەوەیە کە چۆن مامەڵە لەگەڵ ئەو ئەنجامانەدا ئەکەی ئایا واز لە کارەکەت دەهێنی لەوەی کە نەتوانیوە تۆپەکە بگریتەوە و بێ هیوا دەبی یاخود دەڵێی جارێکی تر تۆپەکە هەڵدەرەوە تا سەرەنجام بتوانی تۆپەکە بگریتەوە. شکست جۆرە داوەری و شێوە بیرکردنەوەیەکە و لە ڕاستیدا لە ترسەوە سەرچاوەگرێ و دەکرێ ئەو ترسەش بە عەشق لەناو ببەی. خۆشویستنی خۆت، خۆشویستنی ئەو کارەی کە دەیکەی، خۆشویستنی کەسانی تر، خۆشویستنی ئەو هەسارەی کە لەسەری دەژیت. هاوکات لە ناخی خۆتا خۆشەویستی گۆش بکەی، ئەوا ترس جێ پێی لێژ دەبێ. ئەخر وتراوە ترس و خۆشەویستی تەواو بە یەک نامۆن. بیر لە پەیامی ئەو پەندە کۆن و ژیرانەیە بکەرەوە کە دەڵێ ترس لە دەرگای دا، عەشق دەرگاکەی کردەوە کەسی لێ نەبوو. دووبارە سڵاوتان لەبێ بەڕێزان لە بەرنامەی نۆژین لەگەڵتانین. بۆ ژیانێکی شاد و لێوان لە عشق و خۆشەویستی دەتوانی هەڵاتنی خۆر ببینی گوێ لە ئاوازی باران بگرە بە نیگاکانت شوێن پەروانە بکەوە بیر لە تێگەیشتن لە مێشەنگ بکەرەوە لێبڕان لە مێروولە فێر ببە، دۆستی خا مەبە و هاوڕێی کتێب بە، هەندێ جار لە چاوگی پیتێکدا خێوەت هەڵبدە. لە کەمڕەوایی تێبگە، شەونم بچێژە و ڕێز لە دایک بگرە و لە باوک تێبگە، ستایشی خێزان بکە. ماڵەوە بکە بە لانەی چاکەکان، ڕێز لە زانست بگرە، ئیمان بکەرە مەشخەڵی ڕێت، لە شتە سەیرە بچووکەکان چێژ وەربگرە، بیری چاکت هەبێ، بیرکردنەوەت فراوان بکە، ڕێز لە حیرەت بگرە مانگەشەو لە مز بکە هەست بە بەفر بکە گەنم بۆ کۆترەکان بڕێژە تەنیاییت خۆش بوێ خەندا وێزانی لێوەکانی خۆت بکە هۆکاری ئازارەکانت دەرک بکە سەرکەز و سەرسەخت بە بە توانابە و کەم دوو دلێر و وریا بە. ژیان شیرینە، ژیان مەشخەڵێکە لە دێرینەوە بەردەوامە. ئەگەر دایبگیرسێنی سەمای بڵێسەکانی لە هەر لایەکەوە دەبینرێ، ئەگینا خامۆشە و خامۆشیش تاوانی ئێمەیە. لە یادت بێت تەنیایی هەژاری ویژدانە بەڵام لە خەڵوەتدا لەگەڵ خۆبوون دەوڵەمەندی نەفسە. ئێمە هەمووان نموونەیەکی بچووکین لە ئافرێنەری بوونەوەر. کەواتە هیچ فاکتەرێک سنووردارت ناکا مەگەر ئەوەی کە لە مێشکی خۆتدا قبوڵت کردووە. هەر کاتێک دەتەوێ دەست بۆ بژاردەیەک ببەیت و پرسیار لە خۆت بکە دەرەنجامی ئەم بژاردەیە چی دەبێ؟ ئایا بۆ من و دەوروبەرەکەم سوودبەخش دەبێ؟ ئەوەی کە هەیت باشتر تۆ دەناسێت تا ئەوەی کە دەیڵێیت فەراموشی مەکە بەرپرسیارەتی زادەی توانا نیە زادەی ئاگایی و مرۆڤ بوونە ئەگەر بە پێی پیادەش بێ سەفەر بکە ئەگینا لە نەجوڵاندا دەڕزێیت نیگەران مەبە پەلە مەکە تەنها بۆ سەردانیکردنێکی کورت هاتویت بۆ ئێرە چەند باشترە بۆ ساتێک خۆت ماتڵ بکەیت و بۆنی گوڵەکان بکەی. باوەڕ بکە چێژی چاکبوون و بەخشینەوەی عەشق و خۆشەویستی بە ئەوانی دیکە لە چێژی هەر شتێکی تر زیاترە لە ژیاندا. هاوڕەنگ نەبوون لەگەڵ خەڵکدا یان لە دێوانەییە یان لە پێگەیشتوویی. هیچ پروشە بەفرێک لە جێیەک کە نابێت بکەوێتە خوارەوە هەرگیز ناکەوێ. لە حەکیمێکیان پرسی کارەکان بە کۆششن یان بە قەزا و قەدەر؟ ئەویش وتی کۆشش دەبێتە هۆکاری قەزا. لە بیرت بێ ئەگەر سامانی خۆت لە دەست بدەی دۆڕاوی بەڵام ئەگەر شەهامەتی خۆت لە دەست بدەی تەواو دۆڕاوی. ڕەنجکێشان لە مردن زیاتر بوێری و جەسارەتی دەوێ. زیاتر لە نەزانی باکمان نییە لەوەی کە بە نەزانمان بزانن ئێمە تۆقیوین. بۆ گەیشتن بە ناوبانگێکی باش سەد ساڵ بەس نییە، بەڵام بۆ بەدناوی تەنها شەوێک بەسە. پارە نۆکەرێکی باش و سەرۆکێکی خراپە. ئەمەی دەڵێن کە کات لە گوزەردایە هەڵەیە، لە ڕاستیدا ئەوە ئێمەین کە دەگوزەرێین. ئەڵێن داستانێک لەبارەی کوڕێک و درەختێکەوە هاتووە کە بە باشترین شێوە باس لە عەشقی بێ سنوورەکە درەخت زۆر خۆشحاڵە کە ئەو کوڕە لایەتی و کوڕەکە خەمبارە و پێی دەڵێ من پێویستم بە پارەیە، درەختەکە دەڵێ من پارەم نییە بەڵام سێوم هەیە ئەگەر بتەوێ دەتوانی هەموو سێوەکان لێبکەیتەوە و بیبەی بۆ بازاڕ و بیفرۆشی بۆ ئەوەی پارەت دەست بکەوێ، ئینجا کوڕەکە هەموو سێوەکان لێئەکاتەوە دەیبا بۆ بازاڕ و دەیفرۆشێ، کاتێ کە کوڕەکە گەورابێ هەموو پارەکە سەرف دەکا، ئەگەڕێتەوە و دەڵێ من دەمەوێ ماڵێک دروست کەم و پارەی پێویستم نییە بۆ دابین کردنی دار درەختەکە دەڵێ لقو پۆپەکانم ببڕەرەوە، دایان تاشە و ماڵێک دروست بکە، کوڕەکەش هەموو لقو پۆپەکان ئەبڕێتەوە و ئەوکات درەخت خۆشحاڵ ئەبێ کە کوڕەکە دوای چەند ساڵ داماوتر لە جاران دەگەڕێتەوە و دەڵێ دەزانی من بێزار بووم و دەمەوێ سەفەر بکەم بەڵام ئامڕازی سەفەرم نییە، درەختەکە دەڵێ من لە ڕەگەوە دەربکێشە و ناو کۆڵم بکە و بە ئاوم دابدە و بڕۆ، کوڕەکە ئەو درەختە لە ڕەگەوە دەردێنێت و سەفەرەکا و درەختەکەش هێشتا شاد و دڵخۆشە. درەختەکان میوەی خۆیان ناخۆن، هەورەکان باران قووت نادەن، ڕووبارەکان ئاوی خۆیان ناخۆنەوە، ئەوەی گەورەکان هەیانە هەمیشە لە خزمەتی دەوروبەردایە ئەویش عەشقە، ئێمە دەتوانین بەوەی کە بەدەستی دەهێنین ژیان بەسەربەرین، بەڵام ئەوەی کە دەیبەخشین ژیانمانی پێ بونیادەنێین.